بسم الله الرحمن الرحیم گوێگرانی خۆشەویست خۆشحاڵین لە بەشی دووەمی بابەتی خوێندنەوەی خێرا یاخود چۆن ببینە خوێندێکی خێرا خوێنەرێکی باش لە بەرنمەی چیرۆکی سەرکەوتن یاخود چیرۆکانی سەرکەوتن بە ئێوەی بەڕێز و خۆشەویست شادەبینەوە لە بەرنمەی پێشوە باسی ئەومان کرد کە ئێمە بۆ ئەوەی خوێنەرێکی باش بین پێویستە ئەوسڕەکان یاخود کێشەکانی خوێندنەوە بکەین بە سێ بەشەوە کە بەشێکیان باسمان کرد پێشتر لە ئەوە ئەو کێشە و گیرروگرفتانن پێش خوێندنەوە دێتە ڕێمان بەشی دۆمان لە کاتی خوێندنەوە بەشی سێماکە لەم بەرنامە پێکەوە تەواوی ئەەکەین ئەویش ئەوەیە لە دوای خوێندنەوەی لە خاڵەکانی پێشووی کاتی خوێندنەوە باسمان کرد ئەوش ئەوەیە ئێمە کاتێ ئەخوێنینەوە بۆی بە خێرای بچینۆپیە ئەو خوێندنەوەە کە ئەخوێنینەوە ئەو کتێبانی کە ئەخوێن بەبێ ئامانجی خوێنەوە پاشان ئەو کەلیمانە ئەو شانەی لە داخی خۆمانە نایڵێنەوە خاڵێکی کە خاڵی سێ هەموو کە باسمان کرد ئەوش ئەوەیە ئێمە هەرتەنها یەک جار کتێبەکە خوێن یەکتار یەک جارە خوێنە جاریکە دووبارەی ناکەینەوە خاڵی چوار هەم ئەوەیە کە ئێمە کە کاتی ئەی خوێنینەوە سیرەکەی تەرکیزمان نامێنی یاخود تەرکیز ونەکەین خاڵی پێنجەم ئەوەیە کە هەمیشە چاوەڕێ ئەوکەین دێڕێت تەواوکەین بۆی دێڕی دوم دەست پێ بکەینەوە تا ئەگەڕێن بە دوای دێڕەکانی ترا خاڵی شەشەم کە ئێستا دێمە پێشەوە باسی یەکەین کە جیاوازە لە خاڵی سێم کە باسمان کرد یاخۆ لە خاڵی چوارهەم ئەوش ئەوەیە هەر کاتێکە دەستەکەم بە کتێبەکە بە هیچ شێوێ تەرکیزم لە لای خوێندنەوەکە نیە نەک بچمە ناو قۆناغی خوێندنەکەەوە یا مەسەر بچمە ناو بابەتی خوێندنەوەکەەوە بۆیە هەر لە یەکەم جار بەدەست وە سیرەکەیت پنجێکە بستۆتە نێوان کتێبەکە و لەگەڵ نەفریکا قسەک ئامادە ئیمتیانە بۆچی بۆ وەرگرتنی چی بۆ وەرگرتنی ئەم خوێندەوە یا لەوانەیە هەر بۆ کات بە فیڕۆدان یا یعنی بۆیە ینی ئەبینین ئێمە ئەو کاتانی کە دامان ناوە بخوێندن ناکرێ ئەو کاتی کە تۆ لە مەسە مەتارێکا وەستاوی لە گەراجێکا وەساوی لە ناو سیارەیەکە وەساویت بۆ ئەوەی کاتەکەت بڕات کاتەکەت بڕ بەسرە بگەیتە بڵێ بکەوتە ڕێ بڕۆیتەوە ناکرێ ئەمە بە خوێنەوە لەسەر لەسەر پلان و بەرنمەکەی خۆت حسابکەی خاڵێکی کەکە کە ضرورە بیزانین کە کێشەیە عفو کێشەیە دێتە ڕێمان لە کاتی خوێندنەوە ئەویش ئەوەیە چییە ئەو خوێندنەوە ئێمە خوێندنەوەی کەلیمە بە کەلیمە خوێندنەوە بەڵام دەبێت دێڕ بە دێڕ بخوێنینە واتە دێڕێکی مەفهوم جملەیەکی مەفهوم خوێنە بۆ شازی کەمانەوە ببیخێن خاڵێکە کە ضرورە وەکەڵێ لە کێشەکانە دێتە ڕێمان کە ئێمە انشاءڵە تەرکیزمان دەبێت لە سەری بێ ئەویش ئەوێ ئەو زاراوانەی ئەو یەکانی ئەو زاراوانەی کە لەسەر خوێندنەوەکە هەیە ئێمە ئیتیمامی پێنادەین یەک گوێی لێ ناگرین یعنی دوای مدەتی سێ لاپە ڕەمان خوێندۆتەوە بیری چیمانەکەێتەوە بیری یەکێ لەو کەلیماتانەمان بیرەکەێتە کە باسمان کردووە خاڵێکی کە کە یەکێک ترە لە کێشەکانی ئێمە ئەویش ئەوەی ئێمە پراوێزەکان ناخوێنینەوە جاری وایە کە دانیشتین تەنها مەسەرە بۆن وونە هەندێک کەلیماتی هەندێک ڕوونکردنەوەی هەندێ تێبینی هەیە کە نووسەرەکە نووسێتی لە پراوێزەکە ئەمە ناخوێنەوە هەر چۆن پێشکی لە حڵلقەی پێشوە لە زنجرەی پێشوە لە باسی خوێندنەوەی خێرا باسم کردتم جاری وایمە پێشەکەەکە ناخوێنینەوە کە لە پێشەکیە عقلی ئەو کتێبەی تێ سەبەبی دانانی ئەو کتێبەی تێ سوودەکانی ئەو کتێبەی تێ وەکەڵێ حتا قازان جوو شێوازی دانان و حت وەکەڵێ هەموو شتەکانی ئەو کتێبەی تێ بۆیە ئێمە کە کاتی ئەخوێنی ئەخوێنینەوە ئێمە پراوێزەکان ناخوێنینەوە گوتم و پراوێزانە جاروایە لە ناو دێڕەکانە نووسەرەکە ئیشارەتێکی کردووە بۆ ئەوی لە خوار و تۆ سەیرچی پێ سەیری ڕوونکردنەوەکەێکی بەڵام من و تۆ ڕابێت چین بەسەریا بۆ یە بین جاروێن ناوی نەفرێکە کە ئێمە ضرورە بیزانین جارویا ژمارەیەکە ئێمە ضرورە بیزانین جارەوە هاوکێشەیەەکە کە وەکو پێشتری ژتم ئێمە ئەم هاوکێشە ضرورە بۆ هەموو کاروکردوەکمان بیزانین کە باسی هاوکێشم کرد کە ئەوش ئەوەیە سەرکەوتن بریتە لە چی بریتە لە کۆی ئامانج زایدن لەگەڵ چیا لەگەڵ کردەوە خاڵی نۆیەم کە وکڵێت دەم کە باسمان کرد کە لە کاتی خوێندەوە دێتە بەردەستمان ئەوش ئەوەیە کە چییە ئێمە کە کاتی ئەخوینە هیچ دیاری ناکەین یعنی شتە گرنگەکانی ناو هەر بۆ خوێندنەوەی سعیکردنیش وەکو جاری پێشوو باسم کرد دەبێ کە کاتی ئەخوێنیتەوە ئەو شتە مهمانە ئەو نقطە مهمانە ئەو خاڵە مهمانە ئەو دەستەواژە و زاراوە مهمانەی کە لە ناو ئەو کتێبا هەیە دیاریکەی بۆ خۆت بۆ ئەوەی لەبەریکەی تەرکیز زیاتر لەسەر ئەمە بێ پاش چونکە بۆ دەبێ ئێمە بین چی بکەین بێ سەیری ئەم حاڵەتە بکەین حەلی ئەمەشمان بەوە چیە بێت دایمە قەڵەمەکە بەدەسەوە بێ دائیمەن مەسەلە مەحاوەرەکەی کەلیمە چاکەکان ئەو کەلیمەیە کە ضرورە و پێویستی پێێتی و لە کاتی تاکیدی مەسەلە بۆن بوونە ئەم کەلیمە محلی ئەوەیە شوێنی ئەوەیە گومانی ئەوەیە کە ماوەسا بە بۆن منە بۆ تەلەبە ماوەسا بە ڕاست و هەڵا یا ماوەسا بە بۆشایی بێنێتیوە بۆیە دەکرێت تەشیر یا قوڵین ئەو خەلەلە چی بکەین ئەو خەلەلە دیاریکەن کە ئەمە دەخاڵی گرنگ بوو کە دە خاڵ بوو دە کێشە بوو کە لە کاتی خوێندنەوە دێتە ڕێمان خاڵی سێهممان بەشی سێهممان لە کێشە و گیرروگرفتەکانی خوێندنەوە ئەوەیە کە ئەو کێشە و گیرروگرفتانەیە کە دوای خوێندنی دێتە بەردەستمان دوای خوێندنەوە دێتە دێتە بەردەستمان یەکەم خاڵیان کە ئەوەیە ئەوە من کتێبم خوێندەوە بەس دوای ئەمە چی بکەم تێگەی ئایا من دوای ئەوەی کتێبەکەم خوێندۆ سەیرەکەی کتێبێکی کارگەڕێ خوێنمەوە ئەم کتێب من مدیرێکم کتێبێکی کارگەڕێ خوێنمەوە ئەم کتێبە کارگەڕە بۆچی خوێندمەتەوە ئایا بۆ ئەوە نەم خوێندومەتەوە بێم چەندێ خبرەی تیا دەرێ ڕاستە هەمووی معریفەیە ڕاستە هەمووی ئەلب و زانیاریە بەڵام چەندێکی پێویستە بۆ ئەسەسەکەی من چەندێکی پێویستە بە دام و دەستگاکەی من چەندێکی پێویستە بۆ بەڕێوەبەرایەتەکەی من چەندێکی پێویستە بۆ ئۆرگانەکەی من چەندێکی پێویستە بۆ یعنی کارمەندەکانی ژە دەسەڵاتی من بۆ ئەوەی بتوانین چی بکەین بتوانین سفادە لەم خوێنەوە بکەین ئەگەر نا ئەو کاتە تۆ ئامانج دیاری نەکردو مەسەلە وە گوتم ئێمە چۆن دەبیتە باشترین بەڕێوەبەر کتێبەکە دەیخوێنینەوە دێم خاڵ بە خاڵە گرنگەکانی بە پێی بەشەکانی ناو ئۆرگانەکەی من یاخود دام دەستگاکەی من دیارەکەم ئەو کاتە کێشەم نییە لەوەی ئایا ئەم کتێبم بۆ چ خوێندۆتەوە چونکە بۆ ئەنجامەکەیم لێ دیارە دێم تەعدیلی یاخود بڵێم بە پێی لایحەی ناو ئەو کتێبە بە پێی گۆڕانکاری و ڕێنمایەکانی ناو ئەو کتێبە دێم گۆڕانکاری لە سیستەمی دام و دەستگاکەی خۆماکەم خاڵی دووەم کە یعنی کێشەیە کە لە دوای خوێندەوەدەتە بەردەستمان ئەوش ئەوەی ئەوە من کتێبەکەم خوێندۆتەوە بەڵام نازانم هیچی لە حاڵی نەبوو زۆر جار خەڵگەیە کتێبێکی خوێندۆتۆ کتێبێکی پ لاپەڕی سە لاپەڕی بەسەرە بۆن مونە ئەمانەی خوێندۆتەوە بەزۆڵایی وەڵایی ئەڵێ خوێنە بەس وەڵڵا یەک شتی لە حاڵی نەبوو ئەمە خۆی بۆ خۆی کێشەیە بۆیە دەبێ تۆ کە کات یعنی شتێک حازرکەی دەفتەرێکی تایبەت دیاریکەی ئەو خاڵە گرنگانەی کە ضرورە تۆ یا لێی تێناگەی یا ضرورە بەلای تۆ دیاریکەی بۆ ئیسفادەی لە بکەیت ئەو کاتە ئەفکارە سلبیەکان بیرۆکە سلبیەکان بیرۆکە ناباوەکانی خۆم نەکەوم هەمیشە بە چی بیرکەمەوە بە تەریقەتێکی ئیجابی بە شێوازە لە شێوازە ئیجابەکان بیرکەمەوە بۆیە کە کاتێ من بە شێوازێکی ئیجابی بیرم کردو بە شێوازێکی چاک بیرم کردو ئەو کاتە هەرچی کێشە و گیرروگرفتەکانە لە بەردەم ئاسانە بێ بۆ نمونە من ئەمساڵ کەوتوم ئەمساڵ نەمتوانیوە دەرچم لە لە قوتابخانە لە قۆناغێکی خوێندنە پۆلی یازەم پۆلی دوازم قۆناغی یەکی جامیعم قۆناغی دوو جام هەر هەر قۆناغی خوێندنم سیرەکەم ئەم ساڵ نەمتوانانی دەرچوو بۆیە دەبێت ئیسفادە لەم کەوت نەمکەم دەبێ بێمە سەر ئەوە بە هەموو شێوەیەک قەنەعەتم وابێ خێری تێدا ئەمەی کە کەوتوم چونکە بۆ لەوانەیە تەجربەی زیاترکەم لەوانەیە کێشە مەشاکیلی زیاترم دەستکێ بۆ نمونە ئەوەی کە بۆ خەڵک جائزە بە خەڵ ڕەوایە بۆ خەڵک گونجاو و پێی گەشتووە کەواتە بۆ تۆش چیە بۆ تۆش ئەگونجە کەواتە ئەبێ قەنەعەت دوای بێ فیکرەکانت بێری بۆچوونەکانت لە ئەرێ لە رێنیوە بیگۆڕیی بۆ ئەرێنواتە لە سلبیوە بیگۆڕی بۆچی بۆ ئیجابی کە قەنەعاتوە ئەم کتێبە خوێنرێتەوە استفادەی لەکەی ئەتوانی لەگەڵ دام و دەستگاکەتا لائحەکەی بگونجێنی و ئیسفادەی لە بۆ زیادکردنی بەرهەم ئیسفادەی لێ بکەیت خاڵێک کە ضرورە ئێمە چۆن کەڵە دوای ئەو کێشانەمان باس کرد ئێمە چۆن خوێنەرێکی دروست بین واتە چۆن بتوانین خوێندنەوەیەکی دروست خوێنینەوە یەکەم شت کە زەرورە بیزانین ئەویش ئەوێ ئامادەکاریە ئامادەکاریە بۆ خوێندەوە لە شوێن ناکرێ من لە پۆلەکە دەرس دەڵێمە کتێبێکم بەدەسەوە بێ بخێنمەوە بڵێم ئەمە وەڵامە چاکتری خوێندنەوەی خۆشی و ڕابواردن چوو بۆ ئێ بۆ ئەوی ئیسفادە لە کاتەکانتان بکەن وکڵێ ئەنی وەکڵێ تبینی ئەو ئەو ئاتی خی گەورە فەرمی قل سیر و فیل ئەرز بۆ ئەوی بچن بە چیا بە سەرزەویا بگەڕێن بۆیە ناکرێت تۆ لەوێ دەستکێکی بخێنەوە بۆیە کاتی شوێنی وەکوتم کات و شوێنیی دیارەکەی کات و شوێنی خوێنەوە ئامادەکاری بۆ ئەەکەیت مەسەلە بۆ نمونە ژوورێ دائنێم لە ماڵە یاخود بڵێن شوێنێک دائنێم کە ئەمە شوێنی خوێندنەوەی منە ئەمە ئەو شوێنێک کە پێستە من تێ تێبگەم ئەمە ئەم شوێنەیە کە ئەتوانم ئامادەی دڵ و دەروون و مشک و زێنم ئامادە بێ بۆچی بۆی بخوێنمەوە خاڵێکی تەرۆکوتم بە هەمان شۆ کاتەکەی ینی کاتی دیاریکەم هەمومانەزانین بۆ نمونە لە شەرقا لە مشتمای ئێمە لە کۆمەلگای ئێمە ئەتوانم بڵێم لە نزیکەی سەعات پێنج بۆ سەعات هەشت کاتی زێڕینی میوان و ئائیلە و خزب و کەسکارە پێکەوە دانیشن ناکرێ من بێم لە پلانەکەمە لە پلانی جەبەجەکردنی خوێندنەوە بۆی ببمە چاکترین خوێنەر بۆی بتوانم لە دقەیەکە بەلایانی کەمەوە 400 500 کەلی من خوێنمەوە بێم دابن سعات مەسەلە بۆن بوونە شش بە حەودا بنێ چونکە بۆ ئەو کاتە کاتی نوێژ عیشایە خەڵ دێت ئەچێت ئەچەر بۆ ئەچێ بۆ ناشکرێ خۆتۆ ڕۆژێک و دوو ڕۆژ نییە بۆیە ناشکرێ مەسەر لە کاتی ئیسراحەدا دۆ مەسەلە بۆن منە کاکە وڵا کاتێ دانێم کە خەڵ هەمووی خەوتبی باشە وڵا سعات دوو بۆ سێدانێم دوو بۆ سێ شەو دوو بۆ سێ شەو توێژ وردەوردە خەوت لێکەوێت یعنی زۆر جار تەلەبەمان هەیە دێ ئەڵێ من ئابم شێوە سعیەکە ماوەسا لە سعات دەوە دەست پێ ئەەکەم هەتا کاتی نوێژی بەیانی کە نوێژی بەیانی بانگی فەرموو هەڵسم چێکەم نوێژەکەم بکەم ئێ ناکرێ ناکرێ ئەمە ئیسفادە لە چی بکەی لەم خوێندنەوە بکرێت ئیسفادە لەم سعی بکرێت چونکە بۆ کاتی معمولی کاتیک ئاسایی خەڵک هەمووی لە کاتەکە لەم کاتە هەمووی خەوتووە ناکرێ هەموو خەوتون تۆش بێ سعی بکەیت چونکە بۆ وردە وردە تۆش جارناجارێ خەولێکێ سیرەکەی خوشکەکەت باوکت دایکت مەسەرە بۆن وونە ڕافیقەکە کە لە داخلە سیرکەی و خەوتووە پرخەی خەوەکەی گاتە لای تۆ خۆشی خەوەکەی گاتە لای تۆ توش دابنیشی وەڵام من دەیە بەشەم لاپەڕەمەوە سیرەکەی جاری وایە نیو مەسەلە بۆن من نیو لاپەڕە خوێنی تۆ پێ دەکە ئەخەوی بۆیە ئیسفادە نە لە خەوەکە ئەەکە ئیسفادە نە لە نە لە کەڵە خوێندنەوە سعیکردەکەەکەی بۆیە ئەبێ کاتەکەیشی گونجاو بێت و گوتم ناکرێ کات مەسەلە بۆ نمونە من بۆ نمونە دەوامم لە سعات هەشت بۆ دوانزێ بێم بۆ کاتی خوێندنەوەی خۆم دابنێم لە نۆی بەیانی بۆ دەی بەیانی بۆیە ئەبێ کاتەکەی بە هەماشەوە ئامادەکاری بۆ کاتەکە بە هەماشەوە چۆن باسی کاتمە شوێنما کرد بە هەماشەوە زەمن و کاتەکەشی گونجاوبێ خاڵێکی کە ناکرێ دیاری نەکرێت کتێبە خوێنیتەوە بەرگەکەی بخوێنیتەوە بزانی لەسەر بەرگەکەی چی نووسراوە پێویستە بزانی ئەم بەرگای خارجیە ئەم بەرگە دەرەکیە چی تیا نووسراوە چ ڕەنگەکە ڕەنگە کێدای ناوە ناوەکەی چییە کەلیماتەکانی ئەگەر بتانی ساڵی دەرچوونی کتێبەکەشی لەلا مەوجود بێ زۆر زۆر مهمە چونکە بۆ پێویستە پێشەکیەکەی ئاماژ لە دانانی کتێبەکە پێشکەشە بەکێ اینجا دواتر پێشەکی وەگوتمان اینجا دواتر لاپەڕەکانی هەڵدەیتەوە پاشان سەیری یعنی هەر لاپەڕەیە بۆ خۆی سەیری چی بکەم سەیری ناونیشانە سەرەکیەکانی بکەم پاشان یعنی هەموو ئەمانە پێویستە سەیر ڕسمەکان بکەم مەحاالەکە هەمووی لە دقی پێنج دقا سەیری هەموو شتەکانی ئەم حاڵەتانە بکەم خاڵی سێهەم کە گرنگە لە چۆن بتوانین خوێنەرێکی تەندروست و باش بین ئەویش ئەوەیە ئەم خوێندنەوە کە ئەیخوێن بە عقل بخوێنینەوە نەک بە عاتفە نەک بە چاو نەک ڕاستە بە چاوی خوێنینەوە بەڵام ئەبێ عقلمان لەوێ حاضر بێ ناکرێ خەیاڵمان لێ حاضر بێ چونکە خەیاڵمان لێ حاضر بوو ئەو کاتە هیچ وەرناگری مشتمان هیچ قازانجێکی لێ ناکە خاڵی چوارم کە لە کێشەی قراعاخ باسمەکە یەکی لە کێشەکانەوە ئەوش ئەوەیە کە کاتێک شتە خوێنینەوە کتێبە خوێنینەوە لاپەڕەیەەکە بە تایبەتی ئەوانی کە ئێمە پێویستمان بە تابەتی ئەوانی کە بەحسە نووسن ئەوانەی کە توێژینەوە ئەنووسن بۆ دەرچوون لە جامعە پێویستە دائیمەن قەڵم ڕساسێکیان بەدەستەوە بێ بۆ ئەوەی ئەو شتە مهمە ئەو خاڵە مهمە دیاریکە بەسەرە بۆ نمونە ئێمە بەحسەکە نووسین لەسەر ما لە قورآانە جزئی بۆ منە جزئی سنۆما هەڵبژاردووە ئەم جزدا ئەنیشین کەلیمە بە کەلیمە کە ئەیخوێنو ئەبێ لە بەردەستمانە بێت لای خۆمان لە لاپەڕێکا بینوسین پاشان چی بکەین پاشان ئەگەر بۆمان کرا لە شوێنەکە لە شوێنەکانە دیاریکەین یا کتێبێکی طبیعی ئەخوێنینەوە ئەم کتێبە کۆمەڵێ مستەلح و زاراوەی تایە ضرورە بۆ بەحسەکەی ئێمە ضرورە بۆ ناونیشانەکەی ئێمە ضرورە بۆ سیمینارەکەی ئێمە ضرورە بۆ هەر کار و کردەوەیەکی ئێمە کە پێستمان پێ بێت دەبێت دیاریکە بە قەڵە ڕساسێ لە چی بێ اینجا دواتە ئەگەر توانیمان بتا و کەڵێ هەندێ ئەوراق هەندێ کاغزی ملەوەنمان پێ بێ چی بکەین لەسەری بنووسین بۆ ئەوی لە بەردەستمان بێ بە تایبەتی بۆ ئەو کەسانی کە بەحسە نووسن ضرورە قەڵم ڕساسیان لە بەردەسا بێ پاشان چیان هەبێ پاشان هەندێ کاغەزی ڕەنگا و ڕەنگیان لە بەردە سابێ هەر بەشێکی ئەو بەحسی کە ئەینوس مەسەلە و نایان کردو بە حەو مەبحەسۆ بە شەشە حوتە چەرێ ئەوەندە ڕەنگی لە بەردە سابێ هەر بابەت یاخود هەر دێڕێ کە تایبەت بێ بەو بەشەوە لەسەری بنووسێ خاڵێکی کە کە ضرورە کە بیزانین بۆ ئەوی قراعەکەمان قیرائەیەکی دروست و ڕێکوپێک بێ ئەویش ئەوەیە پێداچوونەوە بکەین پێداچوونەوە بەو کتێبە بکەین هەندێ پنکە بۆ پێ لە عرە بەڵەچی ئەڵێ فلی عادەتی ئیفادە هەمیشە لە دووبارەکردنەوەی شتەکانات من تۆ چێکی سوودەبینین بۆیە یعنی کە کاتێ ئەبینی تۆ قوتابیەکی بەڕێزیت گوێ لە مامەسا گرتووە بابەتە شەرحەکە جارێکی کە داوای لێ بکەرەوە بە شەڕکە یا ئینتحان بۆ خێنەوە پرسیار بۆ خێنێتەوە ئەبینی سیرەکەی ئەو ئەو پرسیارە کە دووبارە ئەکایتەوە دێتە مشک زیهنت لێ ئامادە ئەبێ بۆیە هەندێک جار لە دووبارەکردنەوە لەوانێ مەسەر لاپەڕەیەک تۆ تەرکیزی لەو کاتا بۆ دوو دێڕی ڕۆشت بێت بۆیە جارێکی کە کە ئەیخوێن تۆ جارێکی ئەچتە پیا سیرەکەی باشترین کەلیمە باشترین وشە باشترین تێگەشت دەبێت اینجا هەندێک کەلیمەمان هەیە پێویستی بە چیە وەکوتم هەندێک وشە هەندێک تعبیر هەندێک زاراوان پێویستی بە چیە پێویستی بە جێبەجەکردنە تێگەی پێویستە من و تۆ جێبەجێ بکەین هەندێکمان پێویستی بە حفزە پێویستی بە لەبارکردە و هەندێکمان پێویستە بە ڕوانی تێڕوانینە پێستی بە قسە لەسەرکردە بۆیە ئەبێ کە کاتێ ئەی خوێنینەوە وەکەڵە جارێکی کە کە تەواوماکە جاری کەپچینە پیا و بڕۆینە بەسەرە. بابەتێکیکە کە هەر لە با چوارچەوەی چۆن ببینە باشترین خوێنەر و چاکترین خوێنەر ئەوەیە کە چۆن بتوانین ئەوەی ئەی خوێنینەوە استفادەی لێ بکەین یاخود لێی تێ بگەین یەکەمیان ئەوەیە کە ئەوش ئەوەیە یعنی استفادەی لێ بکەین ئەوش ئەوەیە بیرۆکە سەرەکیەکانی ناو کتێبەکە بزانین بزانین ئامانج لە دانانی ئەم کتێبە چی بووە بۆیە تۆ جاری وا هەیە هەر شتەکەت کە بۆت باسەکەن هەر باسیان کە یەکسە کتێبەکە دێتۆ خەیاڵ بەس ئەگە دیاری نەکرد بوو ئامانجی ئەم کتێبە بۆچی دایناوە لەبەر چی دایناوە ئایا بۆ زمان دایناوە ئایا بۆ چیرۆک دایناوە ئایا بۆ کەسایەتی دایناوە ئایا یعنی بۆ چ شتێک دایناوە چونکە ئەو کاتە ئێمە شتەکانمان دەسەکەوێتەوە بۆیە هەندێ شت پێوتێک کەلیماتی کلیل ئەو کلیلانە کە لەبەری ئەەکەی ئەو کاتە لێلات ڕوونە بێ بۆیە عینوانی کتێبەکە لە خیاڵا بێت بۆیە بە هەمان شێوە چیمان هەیە پێویستە بیرۆکە سەرەکیەکان پاشان هەندێک کەلیمات و وشە بکە بە مفتاح بیکە بە کلیل بە چۆن قفڵی پێ ئەەکەیتەوە بۆی لەلات بێ پاشان هەندێ جملە و ڕستە لە لای خۆت چیکە دەستنیشان کەو لە مێشتا بیڵەڕەوە بۆ ئەوی بتانی ئەو شتێک کە خوێندوتەوە لە مێشتا بمێن تۆی سفادەی لێ بکەیت خاڵێکی کە کە ضرورە لە کاتی ئاساییە وەکۆڵێ بە سادەیی بخوێنەرەوە قۆڵ مەبەرەوەتیایە ئەو قۆڵبوونەوە نا دۆ لە دێڕ یەکەمە مەحاالەکە چونکە بۆ تێگەی بۆیە هەندێ شت پێویستەکە کە زەرور بوو لەو کاتە دێڕێکە پێویستکە بگەڕێتۆزی بگەڕێتە سەری اینجا دواتر هەمیشە کتێبەکانی دوای ینی دێڕەکان هەمووی بخوێنەوە باشە ئامان شێ لەم دێڕەکە نووسێتی ئەم بابەتەکە نووسێتی لە ناو دێڕەکانە هەندێشتی شاراوە هەیە کە پێویستە ئێمە چی بکەین کە پێویستە بیزانین بۆیە دەبێ زاڵ بین بەسەر ئەو کێشەیە کە هەمانە یعنی ئەوەی کە زۆر روی خێنەچی ئەی خینە نێوان دوو دێڕەوە کە لە لای خۆمانە ئەم شتە زەرورە بابەتێکە لەوانی ئەم کتێب لەسەر لەبەر چی داینابێ لەبەر ئەو حاڵەتی کەوتمان پاشان شتێکی کە زەرورە کە بیزانین عنی شتە هوونەرەکانی خوێندنەوە ئامادە بێت مەسەلە بۆن وونە ئەوەی کە زەرورە تەقەنیاتی خوێندنە خوێنەواریە قورآانە مستحفە یعنی ئەوی کە هەمانە چیرۆکە تاریخە اینجا دواتر یعنی هەرچی شتێکە لە بەردەستمانە حاضر بێ بۆ ئەوی توانی ئیسفادە بکە خاڵێک بابەتێکە کە هەر لەم بابەتا زەرورە کە بیزانین بۆ ئەوەی تەقوی زاکیرە و مشکی خۆمان بکەین ئەوش ئەوەیە یەکەم شت بزانە تێبگەلەی ئەو بابەتی کە ئەیخوێنیتۆ پاشان لە مێشتا خەزی بکە بیخەرە ناو مێشتۆ پاشان هەوڵ بدە بۆ ئەوەی بتانی لە کاروباری ڕۆژانە تا چی لێ بکەی بیڵیتەوە یاخود دووبارە چی لێ بکەیتەوە ئیسرادەی لێ بکەیت و ئەکەڵێ تەرتیبی بکەی بەو شوازەی کە ئەمانە لەبەرکردن و دووبارەکردنەوە و پێداچوونەوە ئەمانە چیمان بۆ زیادەکە ئەمانە قوی مشکی ئێمە زیادەکە و وامان لەکە ئامادەی بانتیابێ بۆچی بۆ داهێنان و هەروەها یعنی زانایان توانای مرۆڤ بۆ ئەوەی بتوانن چی بۆ وەرگرتنی معلومات بۆ ئەوەی ئەو مەلوماتی کە ئەتوانێت ڕەب لە بەریکە ئەو معلوماتی کە ئەوێ بمێنێتەوە لە لای خۆی کە ئەویش ئەوەیە توانای وەرگتن و خەزنکردنی چی هەیە خەزنکردنی حەفتا و نۆ ژمارە حەفتا و نۆ بنووسە وەکەڵی یەک یەک بنووسە یەکێک بنووسەوە هەفتا و نۆ سفری لە پەنادانی واتە ئێمە ئەتوانین نزیکەی ینی مشکی ئەمە نزیکەی نەوەت مجللت لە کوێبێ لە مشکی ئێمە خزن ببێت ئەمە یەکێکە لە خاڵە گرنگەکان کە پێویستە و ضرورە بیزانین ئەوش ئەوەیە ئێمە پرسیارێ لێرە دێتە پێشەوە ئایا ئێمە چۆن ئەتوانین ئەو شتەی کە خوێندومان تۆ لەبەریکەین بەم شێوازە کە ئەوش پێوترێ مسلس یاخو سێکوچکەی چی سێکوچکەی زاکیرە کە ئەوش ئەوەیە وەکەڵێ خەیاڵ پەیوەندی و خەیاڵ کە دروستی کەین لە نێوان لە نێوان ئەو بابەتانی کە ئیخێنەوە خاڵی دووەم کە زەرورە بیزانین بۆ سێکوچکەی زاکیرە کە ئەوشتیە دووبارە کردوەیە خاڵی سێهەمان ئەوەیە ڕێخستنی ئەو بابەتە یاخود ڕێخستنی ئەو شتەی کە هەمان بۆیە ئەمە پێوتێ سێکوچکەی زاکیرە خەیاڵ بۆ ئەوەی بتوانین چۆن بتوانین دیسانەوە چیمان هەوێ ئەڵێن یعنی هەندێ شتی مشتەرەک کۆکەڵێ گەورە ئەڵێن دەربارەی چی دەربارەی قراء ئەوش ئەوەیە کە چییە کە ضرورە بیزانین یان شتی وەکەڵێ قەو لە دەربارەی و کەڵێ شتی ناودارە ئەڵێ ئەو شتێک کە هەموو بەشەر بە یەکۆ کۆ ئەکاتۆ ئەوەیە کە چییە هەموو خوێنێتەوە هەمومانە خوێنینەوە بەس هەندێکمان استفادەی لەکەین ئەمانگەێنتە چڵەپۆپەی سەرکەوتن و ئەبێتە پەیژە و دەرەجی سەرکەوتنمان و هەندێکشمان هەر تەنها بۆ چییە بۆ خوێندنەوەیەکی ئاسایی یاخود بۆ کات بە فیڕۆ دانە. دەبێت خوێنەری بەڕێز کە و کەسێکی ئێخ چاکترین خوێنەر بێ دڵنیا بێ لەوە هەندێک کتێب هەیە تەنها بۆ لە زەلێبینین هەندێک کتێب هەیە بۆ علم وەرگتنە هەندێک کتێب هەیە مێشکی ئێمە مەعیدەی ئێمە توانای هەزمکردنی نییە بۆیە ئەکرێ ئێمە کە کاتێ چونکە بۆ خۆ ئەوانەی خەبیرن لەم بوارە ئەڵێن ئێمە ئەتوانین یعنی ئەوەی کە بەدەستین لە ڕێگەی چیەوە لە ڕێگەی گوێگرتن و لە ڕێگەی ئەوەیە کە ئەبینین و لە ڕێگەی ئەوەشە کە ئەی خوێنینەوە زیاتر لەسەر لە سەدادە و یاقدڵین لە سەدا هەفتە بۆ شوازە کەوتمان دەخوێنینەوە بۆیە دەکرێت ئێمە هەموو شێوازێک مەحاالەکەین کە ئەوەی کە ئیخوێنینەوە بیکەین بە عمل بۆ ئیسفادیک ئیسفادی تەواوی لێوەربگرین وبینە چاکترین خوێنەر ئەگەر بێت و ینی شتێکمان هەیە کە لەوانەیە هەمومان بیزانی و پێشتریش باسمان لەسەر کرد ئەگەر ئەتێ ببیتە چاکترین خوێنەر ئەوە پێویست پێویستە سەقفی خوێندنەوەی خۆت دیاریکەی مەسەلە بۆنمونە ئەگەر ئەتەوێت تەماحت ئەوەیە خێرایی خوێندنەوە بگاتە هزار کەلیمە لە یەک دقیقا ئەبێ بیت سرعەتەکە چی بێت سرعەتەکەت بۆ خوێندنەوە سهزار کەلیمە بێت لە یەک دقا بۆ ئەوی بتوانین چاکترین چی بکەین چاکترین خوێنەواری یاخ خوێندنەوە بەکە اینجا دواتر پێویستە ئەو خوێندنەوانی کە ئەی خوێنینەوە هەندێکی بکەین بە ڕەمز لە مێشکمانە هەندێکی ئەو ڕەمزانانی کە ئەی خوێنینەوە بیکەین بە ئەفکار پاشان شۆک و چۆنڵە شەفرەی بۆ دابنین و لێکچواندن و کۆمەڵشتی پێکەوە تەرتیبکەین چونکە پێویستە ضرورە ئەوانە هەمویان حاڵمان وکەڵێت لی شارەزابین اینجا دواتر بزانە خوێندنەوە باشترین چەکە دژی تعصب و دژی نەخوێنەواری و دژی چی بێت و دژی دواکەوتن و هەموو شتانەی کە هەمانە بۆیە کە کاتێ دەتەوێ بخوێنیتەوە دەبێ چاکترین ئەوانەی تەعاان قولێکی تر هەیە ئەڵێن ئەوانەی کە بیسەرەتای کتێبن ئەڕۆن بە دوای چی ئەگەڕێن بە دوای ناونیشانە ئەگەڕێن بەڵام ئەوانەی کە چاکترین خبریان هەیە چاکترین خوێنەوار بوون و خوێنەواری باشیانەیە و پسپۆریان هەیە لە خوێندەوە ئەڕۆن لە کێەوە هەڵێگرن لە نووسەرەکانیان ڕێکباتە سەیری ناوی نووسەرەکە ئەکەن ئەگەر نووسەرەکەیان چاک بوو ئەو نووسەرەکەیان بەدڵ بوو ئەو کاتە لەزت لە چیشە بینن لەزت لە خوێندنەوەکە ئەبینن و ئەبێ خوێنەری بەڕێز ئێوەی بەڕێز دڵنیابن لەوەی کە هەندێک کتێبمان هەیە وەکو چۆن دەرمان بەسەرچێ بە هەمان شێوە هەندێک کتێبمانەیە کاتەکەی بەسەر چووە و هەندێک کتەبمان هەیە پێوتێک کۆن و هەندێک کتێبمان هەیە بە بەردەوامی پێویستە چی بکەین پێویستە بیخوێنینەوە دەبێ بخوێنرێتەوە بە بەردەوامی مەفعولی ئەمێنێ هەتا کۆتایی بەڵام مێشکی خۆمان زاکیرەی خۆمان بە هیچ شێوەیەک شتەکانی تیا نافەوتێ و هەمووی تیادا دەمێنێتەوە بەڵامەکرێ ئیسفادەی و کەڵێک لە هەر بۆ هەند وەک شتەکانی ماڵی خۆمان وایە هەندێک شتمان هەیە لە ژیانە لەوانەیە لە ساڵێکە یەک جاریشت پێ هەندێ شتی ناوماڵی خۆمان هەیە لەوانەیە بە تەمەن دوو جار سێ جار استفادی لە بکەیت و هەندێ شتمان هەیە ڕۆژانە دەبێت چی بکەیت دەبێت ئیسفادەی لێ بکەوە دەبێ بەکاری بێرین و کۆتا خاڵش بۆی کۆتایی پێبێنین پێویستە دائیمەن ئەمەد لەبیر بێ وەکەڵێ لە کۆتایە ئەمەد لەبیر بێ یەکەم کە ئەخوێنیتەوە بە عقل خوێنەرەوە دووەم، کە کاتێ ئەخوێنیتەوە پەنجەکانت دەستەکانت دەستت چی بکە بەکار بێنە پاشان دوور کەوەرەوە لە ئەو شتانەی کە ئەبێتە هۆی چی ئەبێتە ئەوەی واد لێ بکە نەخوێنیتەوە ئەنی دوور کەورە لە کۆمەڵێ مەشاکیلی تر کە خۆت هەندێکیان خۆت بخۆت دروستیەکەی و دەبێتە هۆی ئەوەی کە تااقەت و توانات نەمێنێ لە خوێندن بەم شێوەش هاتینە کۆتایی بەرنمەی ئەمڕۆمان بەرنمەی چیرۆکی سەرکەوتن کە تایبەت بوو بەوەی چۆن بتوانین ببینە باشترین باشترین و خێراترین خوێنەر بۆ ئەوەی بتوانین خێرایی خوێندنەوەکانمان زیاتر و باشتر بێ گوێ بیستانی خۆشەویست